الرحمن الرحيم اللهم يا ربنا لك الحمد حمدا كثيرا طيبا مباركا فيه اللهم يا ربنا لك الحمد حمدا يوافي نعمك ويكافئ مزيدك اللهم يا ربنا لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك فلك الحمد حتى ترضى ولك الحمد إذا رضيت ولك الحمد بعد الرضا پێش هەموو شتێ پیرۆزبایی تا ئەوەتان لێکم کە حەمد و سەنا بۆ خوا پیرۆزبایی ئەوەتان لێ ئەەکەم کەوا مامۆستایەکی وەکو جەناوی مامۆسا محەممەد لە مزگەوتەیە ئیمامی ئێوەیە کە من زیاتر لە شش دانە ساڵ لە خزمەت جەناوی و چەند مامۆستایەکی بەڕێزی وەکو ئەوە بووم بەڕاستی نمونەی مامۆستای دیندار نموونەی مامۆستای ئیسلام دۆست بووە کە خۆشەویستی ئیسلامەکە وای لێ کردووە هیچ شتێکی کەی لا مەبەست نەبێت یاڕبی ئیشاءاللە ئێمە چەندی لێ ڕازین خی گەورە هەزار ئەوەندەی لێ ڕازی بێ خی گەورە موفقی کا ئیشاءاللە بۆ خزمەتی ئیسلام و خزمەتی مسلمانان من لە خزمەت جەنابتانم چونکی هەموو مسلمانێک ئەەکەم دڵم خۆشە بەوەی کە ماڵەکانی خوا ئەبینم ئاوەدانن دڵم خۆشە بەوەی کەوا ئومەتی محەممەد دەبینم سەلات و سەلامی خوای لەسەر بێ ئومەتێکی زیندون و دوای 1430 دانە ساڵ لە کۆچی مبارەکی مزگەوتەکانی شکور قەرەباڵغن و بەرناکەون ئێمەیە کە زمانمان عەرەبی نییە ئێمەیە کە قومێکی جیاین لە ئومەتی عەرەب ئەمڕۆ ئەتوانم بڵێم چەندین قاتی ئوممەتی عەرەب زیاتر پەیوەستین بەو ئیسلامەو بە دینەکەی محەمەدەوە سەلات و سەلامی خوای لەسەر بێ جار هەبوو پێغەمبەر صلی الله علیه وسلم سەیری سەحابەکانی کرد سەیری سەلمانی فارسی کرد ڕۆژێکیان دی قەسەم بەخوا ئەگەر ئیمان بە ئەستێرەی کۆ لە عاسمانە هەڵواسرابێ پیاوانێ لە قەومی ئەمە دایەگرنە خوارەوە دەستیانە گاتەوە ئیمانە یعنی پیاوانێ لە قەومی عەجەم و غەیرە عەرەب بە ڕادەیەک هەوڵی ئیمان و شەڕیانە لەسەر ئیمان بگەن بە پەروەردگاری خۆیان خزمەتی ئەم دینە ئەکەن ئەگەر ئێوە ژوازی لێ بێنن خی گەورە قەمانێکی کەی بۆ مەیسەرەکات زمان و ئومەتانێکی کەی بۆ مەیسەرەکات کە خزمەتی و دینە بکەن و منەتی بە ئێوە نییە ئەم شەو لە مەجلیسەکە کۆمەڵی میوانی بەڕێزمە بۆ عەرزم کردن وتم خوای تەبارەک وتەعالا خزمایەتی لەگەڵ کەسمانە نییە خوای تەبارەک وتەعالا ڕەفیقایەتی لەگەڵ کەسمانە نییە خوا خوایە خوایەتی ئەکا ئێمە عەبدی ئەوین منەتی بەوە نییە ئێمە منەت بەسەر خوایە بکەین بڵێن ئێمە دیناریمان بۆ کرد و ئێمە ئەومان بۆ کردووە و ئەگەر هەر هەموومان پشت بە دینەکەی خوا بکەین، وەئین تەوەللەو، خوا فەرمێ لە قورئانا هەر هەمووتان پشت هەڵکەن، یەستەبدیل قەومەن غەیرەکم ثوممە لا یەکوونوو ئەمثالەکم، ئەفەرمێ منەتم پێتان نیە هەر هەموو، هەر هەموو خەڵکی سەر دنیا، هەموو میللەتەکان لەگەڵ ئێوەمە هەر هەمووتان پشت هەڵکەن، خوای گەورە ئێوە لە ناوە باتان بات، قومانێکی کە دێنێ کەسانێکی تر یەنێ پیاو بن پیاو وەکو ئێوە نەبن هەر ئاوا ما پێڵێ لە قورانە ثم لا يكونوا امثالكم ئەڵێ وەکو ئێوە نەبن ئەگەر دیناری بکەین بۆ خۆمانی ئەکەین ئەگەر خواناسی بکەین خۆمان پاداشەکە وەرەگرین ئەگەر دژایەتی دینی خواشکەین پشتی خۆمانەشکێت چونکە کەس شەڕی لەگەڵ خوا پێ ناکرێ حمد و سەنای خوا ئەکەین سپاسی خوای پەروەردگارەکەین کە الحمدللە ئومەتی ئێمە ئومەتێکی زیندووە بە ئیسلام دەستی گرتووە بە بەرنامەکەی خواوە ئامادە نییە بەریدا لەم ڕەمەزانەیە ئەچیتە هەج مزگەوتێکەوە ماشەڵڵا لەبەر نوێش خوێن بەر ناکەوێت ئەم گەنجە جوانانە ئەبینیت هیچ کامیان لە نادیەکان نین لە شوێنی ڕابواردنەکان نین، لە سەر جادەکان نین، فیشکە فیشکی جگەرە و عەرەقیان نایە، هاتوون لە ماڵی خوایە شەو تا بەیانی قورئان ئەخوێنن، کەلامەکەی خوا دەورەکەنەوە، سوجدە بۆ خوا ئەبەن، داواکەن خوا لە تاوانەکانی ڕابردوویان خۆش بێت، ئەمە مایەی دڵخۆشیە ئومەتەکەمان زیندووە لەخوا بەزیابێ میللەتی کوردمان خوا ئەناسێت. قەومێکی خاوەن عەقیدە و بیروباوەڕە دینەکەی نەدۆڕانوە و دوژمنان نەیانتوانیوە دینەکەی تێرە دەرببەن بەڵام ئەم هەموو فەزڵ و نیعمەتەی خوا غەڕامان نەکات وەزعەکەش ئێجگار وا خۆش نییە یعنی چی؟ یعنی چۆن ئەچیتە ناو مزگەوتەکانەوە پڕە لە نوێش خوێن و مسلمان خوا پەناما بە ئەچیتە بازارەکەشەوە ئەچیتە هەندێک شوێنە وازانی ئەم میلەتە کەسی تیانێ نوێشکات ئەچیتە هەنگێ شوێنیشەوە وا ڤانی دینار نەماوە لەسەر ئەرزا ئەمەندە گەنجی ڕۆژ و نەگر نوێژ نەکەر بەم ڕەمەزانە یاخود فەڕێکی لای سەرچنار بی لە شەوی جوعەی ڕەمەزانە سەیرەکەی هەر وەکو جاری جاران هەر سیارە و چۆتە بنی دارێک و مێز و عەرەقیان ڕازانوتەوە نە حرمەتی ڕەمەزان نە حرمەتی ئەم مانگە نە حرمەتی ئیسلام و مسلمانان ناگرن ئەوەی کە ببینم ئومەتەکەم ئا بەم شێوەیە نیوەی ئاوە باوەشی کردووە بە دینا و نیوەشی هەر خوای لەبیر نەماوە فەرموودەیەکی پێغەمبەرم صلی الله علیه وسلم بیرەخاتەوە کە پێغەمبەر صلات و سەلامی خوای لەسەر بێ ئەفەرمێت ئومەتەکەم لە ئاخر زەمانە ئومەتەکەم لە ئاخر زەمانە ئەبن بە دوو دەستە و تاقم دەستەیەکیان کۆمەڵێکیان ئیماندار ئەوەی نیفاق و دووڕووی بێ لە دڵیان نیان مسلمانێکی ساغ یەکلاوە بوو بۆ خوا لە بەرامبەریشیانە ئەفەرمێ وەفستات و نیفاقین لا ئیمانەفی بەڵام کۆمەڵێکی تر و دەستەیەکی تریان مونافیقی تەواو مسقاڵە زەڕە ئیمان چێڵە لە دڵیانا نیە خوا پەنامان با جا سبحان اللە ناڵێ دەستەیەکی تر کافر کە ئیمان لە دڵیا نیە ئەڵێ مونافیق و ئیمان لە دڵیا نیە بۆ چونکە لە ناو خەڵکا خۆی بە مسلمان پیشانەیە لە لای خەڵک ئەهلی قیبلەیە لە هەویەکەی نووسراوە مسلمان بەڵام پێغەمبەر صلی الله علیه وسلم فەرمیێ بگەڕی ناودڵی مسقالە زەڕێک ئیمانی تیانی خوا پەنامان بە ئەڵێ ئومەتەکەم ئاوای لێ دێ بۆ وایان لێ دێ؟ چونکە فەساد و خراپیەکە بە دەرەجەیەک زۆرە بێ ئیتر وەسڵەت نامێنێ لافاوی خراپە و کفر و فەساد ئەمەندە بە قوەتە ئەگەر یەکێ ئیمانەکەی ساغ و دامەزراو نەبێ خۆی ناگرێت ئەوەی ئیمانەکەی زەعیف بێ لافاوەکە لەگەڵ خۆیان ئەیبا ئەبێ بە دەستەی دووەم خوا پەنامان با ئەبێ بەو دەستەی کە ئەبێ بە مونافیقێ بەس بە دەم و بە ڕوو موسڵمانە لەناو دڵیا ئیمانی تیا نەماوە جا بزانە و مڕاقەبەی دڵی خۆت بکە و محاسەبەیەکی نەفسی خۆت بکە بزانە لە کام دەستە و تاقمیانیت ئێمە قەدەری خوا پرسمان پێ نەکراوە خوا بڵێ حەزەکەی لە چ دایک و باوکێ لە دایک بی خوا پرسی پێ نەکردووی حەزەکەی بە چ زمانێک و لە چ قەومێ بکەویتەوە کەس لە ئێمە پرسی پێکراوە بڵێ حەزەکەی لە چ زەمانێکا لە دایک بی ئەگەر بەدەست خۆما بواە کەس 1430 ساڵی لە دوای هیجرەتی پێغەمبەر صلی الله عليه وسلم هەڵەبژار ئەم آخر زمانەی هەڵەبژار کە هەرچی فیتنەی دنیا هەیە کۆبەتەوە بە یەکجار بەسەر ئومەتی ئیسلاما داباریوە هیچ مسلمانێک هەڵەسات زمانێک هەڵبژێرێک کە لە سەرانسەری دنیاە بستێ خاکی تیا نەبێ حکمی ئیسلام و دینی ئیسلامی تیا تەڵپێ کرێ مەملەکەت و دەوڵەتێک نەبێت دیفاع لە شەرەف و دین و ناموسی موسوڵمانان بکات کەس بە بە زەوقی خۆی ئێرەی هەڵەبژارد نا قەدەری خوایە خوایە مەش ڕازین بە قەدەری تۆ کەوتینە ئەم زەمانە قەینا بەڵام برای بەڕێزم ئەم زەمانە چەند خراپی هەیە ئەگەر ئاگادار بی خوای گەورە تەوفیقێ با ئەمەندەش خێری تیایە چۆن چونکە پێغەمبەر صلی الله علیه وسلم زۆر کەڕت لە ناو سەحابەکانیا دانیشت بوو باسی ئەم ئاخر زەمانەیە کرد خەمی ئومەتەکەی بوو لە دوای خۆی ئەی خۆ من هەم پێغەمبەری ئێوە نیم هەر بۆ ئەم جەماعەتە نیم کە پێیانەوتێ سەحابە من پێغەمبەری هەموو ئومەت و گرۆی سەر بەش سەر دنیام بەشەریەتم هەتا ڕۆژی قیامەت بە ڕەش و سپیانەوە، بە زەرد و سووریانەوە، بە هەموو زمان و قەومەکانیانەوە ئەم پێغەمبەرە نازدارە دڵسۆزە سەلات و سەلامی خوای لەسەر بێت چۆن مشکیلەکان و دەردەکانی سەردەمی سەحابەکانی خۆی تەشخیص کردو و عیلاجەکەشی پێوتون هەتا ڕۆژی قیامەت ئێمەی ئاگادار کردۆتەوە چ فیتنەیەک دێتە ڕێمان هەر یەکەو هەوا و ئارەزووی خۆی بەس گوێ لە هەوا و ئارەزووی خۆی ئەگرێ گوێ لە دین و لە بەرنامەی خوا ناگرێ هەوەن موتاعەن و شوحەن موتەبەعەن پیسکەییەک بڵاوە بێتەوە دینی خەڵک ئەبێ بە پارە حەڵاڵ و حەرام موشکیلە نییە بەس پارە بەدەست بێنێ وەیەعجاب و کولی ذی ڕەئین بڕەئیهی سەیرەکەی کەسیش ڕەئی بەرامبەرەکەی ناخوێنێتەوە هەر یەکە خۆی بە ئاقڵترین کەسی دنیا ئەزانێ ئاخر زەمان، میللەتانی دنیا، ئومەتانی دنیا وەکو داڵە کەرخۆرە چۆن پەلاماری کەلاک ئەدەن هەر یەکەو لە لایەکەوە دەنووکی تێگیرەکە وتی ئاخر زەمان ئومەتانی دنیا ئاوا بەسەر ئومەتەکەی منا دابەرێن هەر یەکەو لە لایەکەوە قەپی پیاکاو دەنووکی خۆیی تێگیرەکە وتیان ئەوە من قلة نحن یومئذ یا رسول اللە تیان بۆ ئەی پێغەمبەری خوا ئێمە کەمین ئەو ڕۆژە ئومەتی ئیسلام کەمی ماوە و ئاوا تێمان بەرە بن وتی نە والله انکم یومئذ کثیر ولكنکم غثاء كغثاء السیل وتی نە بەخوا ئەو ڕۆژە زۆر زۆرن چەندین قاتی ئەمڕۆ زۆرترن بەڵام ئەڵی پوشی سەر ئاون پوشی سەر لافاون قیمەتتان نییە ئەرزشتان نییە وەزنتان نییە ئێمە لە کاتێکا کە هەموو ئیشێکی دنیامان تەواو کرد هەتا ئیشی دنیا وەستابێ ئامادەنی دینارێ بکەی بە خێر بۆ خوا ئەبێ هەموو شتەکان و پێداویستەکانی ماڵە تەواوێ ئینجا گەر لێ زیابوو بیری ئەواکەی تۆ دینارێ بەی بە فەقیرێ ئینجا بیری ئەواکەی تۆ سەعاتێ لە کاتەکە و بۆ خوا دابنێی صحابەی پێغەمبەر صلی الله علیه وسلم وەکو ئێمە بوون یا ئەوان هەموو دینیان بە قور هەموو عمریان بە قوربانی دینەکەیان ئەکرد ئەگەر مەجالێکی بمایەتەوە بۆ دنیاکەیان سەرفەکرد تۆ سەری ئەم قڵبوونەوەی ئێمە ئێمە هەموو کاتمان بۆ دنیاە ئەگەر تۆ زێ مەجانی تیامان بۆ دینەکە ژەڵین دەیشەڵا ئەوە لای خوشمانین کردووە نیو سەعاتمان کات داناوە جارجار لە مزگەوتەکانە ئەگەر دوکانەکەم قەرەباڵغ نەبوو ئینجا چم بۆ جەماعات ئەگەر قەرەباڵغ بوو کاکە دایناخە باخێ مشتری وەستاوە جارێ ئەمەیان ضرورترە جەماعەتەکە خاتە دواوە ئەگەر کرێکار بوو ئیشی هەبوو یان لە مەعمەلێکە کاکە ئیشەکەم لە دەست دەرەچێ بە قوربان ڕەمەزاناگە بە ڕۆژوو بم پێم ناکرێت ئیشەکەشم لە دەست دەرەچێ ئەوەیان ضرورترە کاسپەکەی ضرورترە لە دایرەیەکایە ئافرەتێکە ئەخر با مەسئولەکان پێیان ناخۆش نەبێ یاخود با تەعینم کەن بام لەچکەم بەسەرەوە نەبێت بە ئەم دیناریە نەکەم لەچکەکەم بەم بەسەرا لە سکرتێرێتی لامەبەن لە فڵانە کار لامەبەن فڵانە ئیشم پێ ناکەن سبحان الله دین ئاخر شتە ئاخر شتە لە دڵی ئێمەیا و لە گیانی ئێمەیە سەحابەی پێغەمبەریش صلی الله علیه وسلم هەموو دنیا نەکرد بە قوربانی یەک لەحظەی دینەکەیان ڕۆژێکیان ئەبوو بەکر لە بازار یەکێ لە سەحابەکانی بینی بە ناوی حەنزەلەوە حەنزەلە سەیری کرد سەلامی لە حەنزەلە کرد وتی حەنزەلە وەزعت چۆنە وتی زۆر خراپم وتی بۆ خراپی وتی حەنزەلە منافق بووە یعنی خۆی وتی حەنزەلە بۆ واڵیت وتی ئەبوو بەکرد لێم گەڕێ حەنزەلە منافق بووە ئێوتی بۆ بۆ حەنزەلە چی و کردووە وتی، ئەبو بەکر، من لە خزمەت پێغەمبەرا صلی اللە علیە وسلم دا ئەریشم لە مزگەوت نەسیحەتمان ئەکا، وەعزمان بۆ ئەخوێنێتەوە، ئایەت و قورئانمان بۆ ئەخوێنێتەوە، ئەڵێی خەڵکی دنیا نیم، ئەڵێی ئەوەتام لەسەر پردەکەی سیڕات و خەریکە ئەپەڕمەوە، ئەوەی دنیا بێ لە دڵی منا نیە. کەچی کە یەمە دەرۆ لە خزمەت پێغەمبەر صلی اللە علیە یەمە ماڵە و لەگەڵ ژن و مناڵ و کاس پییا سەیرەکەم ئەو دڵەی ئەوێم نیە دڵم ئەگۆڕێ تەماعی دنیام یەتەوە بەرچاو ئەگەر منافق نەبم ئەی من چیم بۆ لەوێ دڵم ئاوایە و بۆ لە دەرۆ دڵم وایە تۆ سەیری ئەم ئەم گلەیی کردنە لەخۆ ئەبوبەکر وتی جا قوڕ بەسەرم بەخوا ئەبوبەکریش وایە بەخوا ئەم ئەبوبەکرەی کە تۆش ئەیبینی منیش وەکو تۆم لە خزمەت پێغەمبەرا صلی اللە علیە و سلم گێچی ئیمانەکەم ئەوەندە بەرزە کە یە بۆ ناو ماڵ و مناڵ و کاسپی و بازارەکە بەخوا منیش هەست دەکەم ئەو پیاوە نیم دە هەستە با بچینە خزمەت پێغەمبەر صلی اللە علیە و سلم نەوەکو منافق بوو بین و بە خۆمان نەزانی بێ تۆ سەیری ئەمانەی کە شەو ڕۆژ لە خزمەتی دینا بوو لەبەرەوەی تۆ زێ حەز دەکەن دڵیان لە خزمەت پێغەمبەر صلی اللە علیه و سلم لەگەڵ ماڵەوەیان جیایە خۆیان لێ بۆ بە منافق ئەچنە خزمەت پێغەمبەر صلی الله علیه و سلم سلامی لێکا و ئەبو بەکر ڕووی قسە بکە ئەڵێ یا رسول الله شتێکی ئاوا ڕوویا من لە بازار حەنزەلەم دی بۆی گێڕێتەوە ئاوای و توتم بەخوا منیش ئاوا پێغەمبەر صلی الله علیه و سلم زەردەخەنەیە گرتی وتی نە شەڵڵا کەستان منافق نین قەسەم بەوەی گیانی محەممەدی بەزەسە ئەگەر هەموو دەقەیەکی عمرتان وەکو ئەو لەحزەیە و ئەو سەعاتە وابن کە لای منن، ئەگەر بەردەوام ئاوا بوونایە، قەسەم بەخوا لەسەر جادەکان مەلایکەتان ئەبینی و تەوقەتان لەگەڵ ئاکردن. لەسەر جادە مەلایکەتتان ئەبینی و چاک و چۆنی لەگەڵ ئاکردن، بەڵام وا نییە ساعەت و ساعە، سەعاتێک دڵەکەت ئاوایە و بەڵام سەعاتی کەش خۆ پیسە دنیاکە. من ئالێرێ عەرزی جەنابتان ئەکەم، ئەڵێم خوا مەنعی دنیای لێ نەکردووین، مەنعی کاسپی لێ نەکردووین، مەنعی ڕابواردن و خۆشگوزەرانی بە حەڵاڵ لێ نەکردووین، بەڵام مەنعی ئەوەی لێ کردووین دنیا قیامەتمان لە بیر بەرێتەوە. مەنعی ئەوەی لێ کردووین قیامەتە هەزا هەتا هەتاییەکە، ڕۆژە قیامەتەکەی کە پەنجا هەزار ساڵە، بەهەشتەکەی کە قەت نابرێتەوە بیکەین بە قوربانی پاتاڵێکی دنیا. ئێمە موشکیلەمان ئا لێرایە. موشکیلەمان لەوەیایە فەزڵی دنیامان ناوە بەسەر قیامەتا. هەرچی دنیای بۆ بڕەخسێ خەریکی دنیایە ئەگەر تۆزێکی تیا مایەوە یا لێی قەوما یا بێتاقەت بوو ئینجا خوای بیرەکەوێتەوە ئینجا ئەچێتە خزمەت قورئان ئاخر دیناری وا نابێت ئەزان پێغەمە صلی الله عليه وسلم وەکو مژدەیە چیمان پێ فەرمێ بۆ هاندانمان بۆ هاندانی ئەم ئومەتی آخر زەمانە ئەمە بە سەحابەکانی خۆیە فەرمێ ئەڵێ چی ئەڵێ ئەو ئومەتی آخر زەمانە کە منیان نەدیوە کە هەریەکەیان تەمەنا ئەکا سەر و ماڵی ببەخشێ بەس پێغەمبەر صلی الله علیه وسلم لە خەوا بینێ قەسەم بەخوا لەم ماوەیە دۆستێ بۆی گەڕامەوەتی مامۆستا دەوڵەمەنێک دەوڵەمەندێک پەنجا وەرەقەی کردبوو بە خێر و تبووی بەس پێغەمبەر صلی الله علیه وسلم لە خەوا ببینم پەنجا وەرەقەی کردبوو بە خێر و تبووی خوایە بەس ئەمەندە بێت پێغەمبەر صلی الله علیه وسلم لە خەوا ببینم ئەمە من مشتاقیم سێگ و قڕانێن بۆ خوارمتیان ئەو شەوە هاتبوو خوێی پێغەمبەر صلی الله علیه وسلم وتی خوا لێ قبول کردوویت خوا ئاگای لێمانە پیاو چاکی باشمان تیایە هەموو مشتاقی ئەوەین کەوا بە خزمەت پێغەمبەر بگەی صلی سەلم ئەفەرمێ ئەو ئومەتەی من کە منی نەدیوە لە ئاخر زەمانە ئەگەر یەکێکیان بتوانێ وەکو ئیستا یەکێ لە ئێوە بکات یعنی وەکو یەکێ لە سەحابەکان دیناری بکات دین نەدۆڕێنێ پێغەمە ساسەرم بە سەحابەکانی فەرمووتی قەسەم بەخوا خێری پەنجا لە ئێوەی هەیە سەحابەکانتیان یا ڕەسوڵا پەنجا لە خۆیان وتی نەوەڵا لە ئێوە یان یا رسول ئێمە صحابەی تۆین لە خزمەت جەنابتاین ئێمە ئەو بینین کە قورئان دابارێ بەسەرتا یعنی چی خێری پەنجا لە ئێمەی هەیە وتی ئاخر ئێوە منتان تیا کامتان پێی خوار دانا من فریایەکەم پێی بۆ ڕازەکە بۆ ڕێگاکەی پیشانەیەم بەس ئەو زەمانە هەموو چوار دەوری ئەمری خراپە و فەسادی پێەکە ئەو لەو زەمانەیە بتوانێ وەکو ئیستا یەکێ لە ئێوە هەبێ خوا خێری پەنجا لە ئێوەی هەیە کەواتە ئێمە لەلایەکەوە زەرەرمانە قەیناکە چواردۆرەکەمان فەسادە و بەرەو خراپە ڕامانەکێشێ بەڵام پیاوی پیاوانە ئەمڕۆ لوتکەی بەهەش دەکڕێ ئەم فرسەتە ئەقۆزێتەوە خێری پەنجای وەک سەحابەکانی هەبێ پێغەمە سڵاسەرە فەرمی حەدیثەکەش صحیح و ئیمامی طەبەرانی ڕیوایەتی کردووە نەڵێن حەدیثێکی ضعیفە کەواتە ئێمە خوای گەورە قەیناکە لە لایەکەوە وەزعێکی خراپی بەسەر ئوممەتەکەیا هێناوە بەڵام لە لایەکی کەشەوە دەرگایەکی ڕەحمەتی لێکردوینەتەوە دەرگایەکی لێکردوینەتەوە ئەگەر ئێمە ڕاستکەین لەگەڵ خوایە ئەگەر ئێمە بمانەوە بگەین بە ڕەزامەنی خوا من لەم شەوە پیرۆزەیە کە ئیشاء الله ومێدمان وایەکێکە لە شەوانی قەدر کە پێغەمبەر و سەحابەکانی سەلات و سەلامی خوای لەسەر بێم شەوانەیان کردو بە شەوی ئاعتیکاف و مانەوە لە مزگەوتا شەو ڕۆژ لە مزگەوتا ئەمانەوە ئەم گەنجە جوانانەکەوە ڕویان کردوتە ماڵەکەی خوا من خلاصەی قسە چەند ئامۆژگاریەک عەرزی جەنابتانەکەم بۆی بتوانن بمێنەوە لەسەر ئەم دینە بۆی بتوانن پەیوەست بن پێوەی زۆر خەمی گەنجەکانمە چونکە ئەبینم الحەمدللە لە خوا بەزیا بێ ڕیشت سپی ئیمانداری باشیشمان هەیە لە مزگەوتەکان بەس حەمد و سەنا بە خوام گەنجانە ڕویان کردۆتە ماڵی خوا عەرزی جەنابتان کەم پێغەمبەر صلی الله عليه وسلم بە باوکەکان ئەڵێ ئەگەر ویستان مناڵ پەروەردەکەن مناڵ سێ قۆناغی هەیە مناڵ پەروەردەکردن سێ قۆناغی هەیە قۆناغی یەکەم ئەفەرموێ لاعبه سبعا حەو دانە ساڵ حەو دانە ساڵ بەس یاری لەگەڵا بکە مناڵ کە لە دایکە بێت تا بێ بە حەو ساڵ بەس یاری لەگەڵا بکە لە بەکەڵ کێوە نای چ پێکەی ئەمە خوا و زەو تاقەی تیاوتی هەر وەکو تۆڵ بەرزە بێتەوە خۆیان بە دارە بە بەردا ئەڵە هیچی لەگەڵا مەکە هەر یاری بکە بەس ئاگار لێبێ خۆی نایە بە فەتارەیەەکە حەوتەکەی دووەم لە حەوت بۆ چواردە ئەفەرمێ ئەدیبه سەبعەن ئەفەرمێ حەوت دانە ساڵ فێری ئەدەب و تەربیەت و ئەخلاقی جوانی کە چونکە لە حەوت بۆ چواردە وەکو ئیسفەنج وایە شت وەرەگرێ فێری دزی و کرەبێ بە دز فێری قسەی ڕاست کرد ڕاستگۆی کرد قەت درۆ ناکە دوای ئەوە فێری نوێژە کرد ئیتر دا ئەمەزرێ فێری ڕۆژ و گرتنی کرد لە حەو بۆ چواردە ئەو عمرە فێرە بێ و بە قسەی باوکو گەورەژەکە مناڵ لە حەوت بۆ چواردە فێری لە یعنی گوێ لە قسەی لە خۆ گەورەتر ئەگرێ و فێری هەموو شتێک ئەبێ پێغەمبەر صلی الله علیه و فەرمی ئەدەب و تربیەتی بە حەو بۆ چواردە بقۆزەرەوە هەموو ئەخلاقێکی جوانی فێرکە بیخەرە بەر خوێندن فێری قورئان خوێنی کە فێری نوێژی کە فێری ڕۆژووی کە فێری ڕاستگۆیی کە فێری ئەخلاقی جوانی کە لە حەوت بۆ چواردە بەڵاکە لە دوای چواردەوەیە پێغەمبەر صلی الله علیه و فەرمی حەو ساڵی دوای ئەوە لە چواردە بۆ بیست و یەک نەسیحەتێکی کردوین تەوان لە چواردە بۆ بیست و یەک زۆربەتان لەو عمرەی تێپەڕانویا تایەتی مشکلەیەم عمرە چییە گەنج لەو عمرەیە ئەڵێ بووم بە پیاو من مناڵەکەی جاران نەما خۆی لێ بۆ بە پیاوێک پێی ناخۆشە باوکی نەسیحەتێکی بکە پێی ناخۆشە مامۆستای مزگەوتەکە نەسیحەتێکی بکە پێی ناخۆشە ڕیشپی پێی بڵێ کوڕم پێ و خوارداناوە ڕاست بەرەوە دەڵێت باوکم وا زانیاری مناڵەکەی دوێنێم ئەوە قەفی سمێڵم ئەوە ئەستور بوو ئەوە وا گەورە بووم ئەوە سمێڵم بۆر کرد ئەوە وام لێ هات خۆم هەموو شتێکە زانم پێویست ناکات تووڕەیە بە گشت دایکە بە گشت باوکە کەس نازانێ خەریکی چیە ڕاتە دەرەوە خەریکی چیە لەگەڵ کیایە هەموو سڕەکەی لای کێە هەموو نهێنی و متمانەی بە کێ گەنج لە عمرەیە لای یەک سەلام ئەویش زان کێیە بەس لای ڕەفیقەکەی گەنج لۆ ئەمرەیە بەس ڕەفیق هەموو نهێنێکی و تا لای ڕەفیقەکەی چ کوڕ چ کچ سەیرەکەی ئافرەتێک دایکەکەی نازانێ خەریکی چێ باوکی نازانێ بەڵام هەموو سڕەکانی و تا لای دەستە خوشکەکەی کە ڕەفیقایەتێکا لە مەکتە کوڕەکەش بە هەمان شێوە نە باوکە نە برا گەورە نە کەسی ئاگای لێ نییە بەڵام هەموو نهێنێکی وا لای ڕەفیقەکەی بۆیە پێغەمبەر صلی اللە علیە وسلم مامۆستای هەموو بەشەریەت ئەو باش ئەزانێ مە تەبیعەتی گەنجە ئەزان چ ئامۆژگارێکی گەورەکانەکە ئەڵێ لە چواردە بۆ بیست و یەک ئەزانێ بەگەڵ کێوە نایە تۆ قسەی ڕەقی لەگەڵا بکەیت و لێی توڕە بیت و هەڕەشەی لێ بکەیت و ئەمە ئەوە یەک نەسیحەتی کەمانەکە بە دوو کەلیمە ئەفەرمێ صاحبه سەبعەن ئەم حەوت ساڵەی لە چواردە بۆ بیست و یەک خۆو بکە بە ڕەفیق لەگەڵیا ئەڵێ باوکە خۆو بکە بە ڕەفیقی کوڕەکە و برا گەورە خۆو بکە بە ڕەفیقی برا بچووکەکە و چونکە ئەگەر هەستی کرد تۆ ڕەفیقی ئەوی هەموو سڕێکی خۆی لای تۆڵێ سقە و پێکا دڵی خۆی بۆ کاتەوە بەڵام وەکو گەورە بچووک مامەڵی لەگەڵا بکەی ئیسفادەی نییە من باوکی کەم لێ نەسیحەتی باوکار بکەم من دەمەکەمە گەنجەکان ئەڵێم ئەمە پێغەمبەر صلی اللە علیە وسلم ئەفەرمێ گەنج لۆ عمرەیان بە ڕەفیقایەتی یا تیا ئەچێ یا یا خۆیە کڕێتەوە بۆیاڵم بیکەن بە خاتری خوا لە چواردە بۆ بیسوێک ئەوەی قڕەکە بە سەری گەنجا و سەری گەنج لە قڕەنێ ڕەفیقا ڕەفیقاتی یەکێ مەکەن خوا نەناسێ ئەگەر ئامۆزاوێ و ئەگەر براو بێ و ئەگەر برازاو بێ و ئەگەر گەورەتین دۆستێ بێ بیکە بە قەرار ئالەم شەوە مبارەکەیان بڵێ خوایە وعد بێ ناڵم چاکو چۆنی مەکە لەگەڵ خەڵکە مە تۆ دژمنایەتی ئەمە ئەوکە ڕۆژی ئەوە نییە سەلام لە هەموو خەڵەکە جوابی سەلامی هەموو خەڵکیش بەرەوە بەڵام مەیکە بە برای باوکە مەی هێنە ناو ماڵەکەی خۆت کە کابرا ئەزانی نە نوێژەکە نەسەری بە فەرزی خوایە بیرە ئەخواتەوە عەرەقە خواتەوە چاو چاو چاو بە حرامە بۆ ئی هێنیتە ناو ماڵ و ناو خوشکت و ناو دایک و ناو شەرەف و ناموستەوە گەنجەکان فێر بن ڕەفیقایەتی ئینسانی خراپ مەکە کە دوای ڕەمەزان پەلێ بگرێ بڵێ وەرە بە قوربان جەژنە یەک بۆتڵ بیرە بخۆینەوە بزانە چەند کاکە خۆ کافر نابیبەوە ئەو تا هەموو عالەمای خۆنەوە وەرە نەورۆزە وەرە سەری ساڵە ئەمڕۆ هەرچێ بکەی قەیناکە دوایی تۆ باکن کاکە ئەگەڕینەوە بۆ مزگە خوخوای گەورە دەگای تۆ بێ هەڵە نەخەڵەتێنێ بڕۆ ڕەفیقایەتی زەلامێ بکە فێری ماڵی خواتکە ڕەفیقایەتی کەسێ بکە پەلێ بگرێ لە کفر و لە نەفامی و لە جەهالەت و لە فەساد و بێنێتە دەرەوە کە نەزەری حەرامە کرد پێ ئاوە دەست بگرێ بە چاوتە بڵێ خوان لەبیر بێ کە ویست بە ڕۆژوو بی تینوێتی زۆری بۆ نا خەریب و بیشکێنی بێ بڵێ براکەم سعاتێکی ماوە بە هەشتی لەبیر بێ دەرگای ڕیانی لەبیر بێ کە ویستت بەرەو کارێکی خراپە و بەرەی خواو بیرخاتەوە بڕۆ ڕەفیقایەتی ئەوانە بکەن گەنجەکان وەکو مامۆسایەک و برایە لێم وەرگرن من بیست دانە ساڵە لە مەکتەبەکان لە زانکۆکان لە کولێکان دەرس دەڵێمەوە ئەنواع گەنجم هاتۆتە بەرچاو مصداقی ئەم حەدیثەی پێغەمبەر صلی الله علیه وسلم چەند جار بە چاو دیوە ڕەفیق لە ناوتان ئەبا ڕەفیقیش ئەبێتە مای هیدایە دەوهێنێتە ناو مزگەوت بۆیەوە هەرێکەتان بۆی ڕەفیقێکەوە ناتوە بەخوا گرنتی وەتانێ بێ لە سەیە بیستان باوەڕ ناکەم زیاتر بەهۆی ماڵەوە هاتبێ بەڵکو زۆربەی زۆرتان ڕەفیق پەلی گرتو هێنایەتی بۆ مزگەوت ئەوانەشی کە بۆ نادیەکان ڕۆشتون و بەرەو فەسادەکان ڕۆشتون هەر ڕەفیق پەلی گرتون و بردونی قابی لە باوک هەبێ کوڕی خۆی بەرێ بۆ نادی لەگەڵ لەدانی شارەق خواتەوە باوکەیە کوڕی خۆی بەرێ بۆ فەساد نە هەمووی ڕەفیق بردونی هەمووی ڕەفیق کوڕی کرد بە سەریانە لەبەرئەوە من نەسیحەتی من بۆ جەنابتان لێرەیە ئەڵێن ئەمشەو قەرار بە هەر ئەمشەو مەیخەرە بەیانی دانیشە لە کاتی شەو نوێژە لە دوای شەو نوێژەکە یەک قەرار بە لە بینی خۆت و خوای خۆتە بڵێ خوای ترم لە ڕەفیقاتی ئینسانی بێدین ناکەم ڕەفیقاتی کەسێ ناکەم تۆ نەناسی و خەوفی تۆ لە دڵیان نەبێ هەموو جار باوکم خۆ ئەفریکای خۆی کوڕم ڕەفیقاتی دوو نەوە کەس نەکەیت ئەیەوە ئیمامی غەزالی و قسەی کردووە نەسیحەتی ئەوە هەموو کێو کێ باوە ئەیوو یەکێ توڕەیی خۆی پێ ڕانەگیرێ یەکێ شەهوەتی خۆی پێ ڕانەگیرێ هەچ کەس توڕەیی خۆی پێ ڕانەگیرا سیقەی پێ نەکەی سەد دانە ساڵ ڕەفیقایەتی بکەیت و دۆستایەتی بکەیت و چاکەی لەگەڵا بکەی بە یەک توڕەبوون هەمووی دانێت بە یەک توڕەبوون یا زەڕبەیەکت لێدا یا بە فەتارەیەک تاکە هەمووی دانێ ڕەفیقاتی زەلامێ نەکەی لە کاتی تووڕە بوونا خۆی بۆ نەگیرێ دوهامینیش ڕەفیقاتی یەکێ نەکەی شەهوەت و ئارەزووی خۆی بۆ نەگیرێ ئینا هەر خیانەتی لێکە ڕۆژێ لە ڕۆژان بە شەرەف و ناموستەوە ئەدا چونکە شەهوەتی خۆی پێ ناگیرێ چونکە ئارەزوەکانی پێ خۆی پێ کۆنتترۆل ناکرێ فێری ئەوە بن کۆنتترۆڵی شەهوەتی خۆتان ئارەزووی خۆتان بکەن و تووڕەی خۆتان ئینجا بەخۆ بڵێ پیاو ئینا پیاو نیت پیاو پێغەمبەر صلی الله علیه و فەرمێ لیس الشدید بالسرعه ئازا ئەو کەسە نییە کە خەڵگە کوتێ بە عەرزا ئەمە حەدیثی پێغەمبەر صلی الله علیه و سلم ئەی کێ یا رسول الله فەرمووی انما الشدید من یملک نفسه عند الغضب وتی پیاوی ئازا و کەسێک کە لە کاتی توڕەیە خۆیەگرێ نەک ئەوەی کە لە کاتی توڕەیە بۆ کزی باشە هاوێ فەرمووی ئازا ئەو کەسەیە لە کاتی توڕەیە خۆیەگرێت غەڵەت ناکا گەورەترینی گوناحەکان گەورەترینی تاوانەکان لای خوا کە ئینسانی پێ ڕەنجەڕۆ ئەبێ بۆ هەتا هەتایە کفرە کفر کردنە قەسەم بەخوا نەزینا نەقەفڵ نە عەرەخواردنەوە نە دزیکردن هەزار لەم گوناحانە بێنی بەقەی کفرێ گەورە نییە لای خوا کفر هەرچیەک هەیە هەرچی کارێکی کردوە ضربی سفرێکە بەتاڵی ئەکاتەوە اولئک حبطت اعمالهم وفی النار هم خالدون عملتی پێ بەتاڵە بێتەوە بۆ هەتاهەتایی بە جەهەنەمت دەگەینێ خوا پەنامان بە کابرا ئەناسم پەنجا دانە ساڵە نوێژەکە عیبادە دەکات کە تووڕیان کرد یەک کفری کرد هەمووی بەتاڵ کردەوە بە کفرێک هاتەوە ژێر سفر بەخوا لە ماڵە نەبێ نوێژی و پەنجا ساڵەشی بە قەزاب گێڕێتەوە چونکە تازە مرتد بووە تیایەتی ئەڵێ بێسەر لە نوێژنەکەی لێمانەکرێتەوە تیاشیاتی لە ناو عالمەکانە ئەمەندە ئەڵێ کفر ئەمەندە گەورەیە بەچی بەهۆی تووڕەبوونەوە دە خۆتان لە ئیستاوە ڕابێنن جیلێک پێ بگەێنین سری و با باراقی بەم ڕەمەزانە هەموو وێڵی شم لە شێتان چێ بە ئاسمانە زانە سیارێک فاسیلی سیارێکی ترەدا زانە زەلامێک مەجای زەلامێکی ترەدا قەومێکین چونکە لە دین دوور کەوتینێتەوە هەموو مێشکمانە کوڵێت چونکە کافر و زاڵمان کاریان لەسەر کردو هەمومان هەمومانیان فێری توموتیژی کردووە قەیناتوون و تیژبە لەگەڵ کافر و لەگەڵ بەد ڕەوشتە، بەڵام مەعقولە موسڵمان لەگەڵ موسڵمانە ئاوا ڕەق و توند بێ؟ سەحابەی پێغەمبەر صلی اللە علیە وسلم بەخوا بە قسە خەڵکیان بانگ نەئەکرد بۆ ئیسلامەتی و هەموو عالەمە بە قسە نەهاتووە بە ڕەفتاری جوانی ئەوان بوو بە موسڵمان سەیری ئەخلاقی ئەم سەحابانەیە کرد بۆیە کە تامەزرۆی ئەم دینە بوون کۆمەڵە عەرەب ئەهاتنە کوردستانەوە، ئەچۆ وڵاتی فارسەوە، ئەچۆ ئازربایجانەوە، ئەچۆ تورکیا، ئەچۆ یۆنان. ئەسڵەن جارێ هەر قەومەکەی خەڵکی ئەو وڵاتانە زمانی ئەم عەرەبانەیان نازانێ، ماڵێن چی؟ قورئانی چی؟ حەدیسی چی؟ خۆ هیچ حاڵی نابوون. سەیری ئەخلاقیان نەکردن. ئەمانە هاتوون قووەتیان بەدەستەوە بوون بە ساحێبی وڵاتەکە داگیریان کردووە. سەیریان نەکرد شەقێ لە زەلامی هەڵنایەن. تعدا لە ئافرەتێ ناکەن دوکانێ تاڵان ناکەن ئەو هەموو قوت بە دەست ئەوانەی وڵاتەکەیان داگیر کردووە سەیرێکە دەست بە سەری مناڵا دێنێ نانەغڕەقەکەی خۆیەکە بە دوو کەتۆ یا بە فەقیرێ لەگەڵ جەنازە ڕون بۆ سەر قەبران سەردانی نەخۆشەکانەکەن قبوڵی ناکەن کەس زوڵم لە کەس کا هەچ کەسێک بە قوەت بێ و تەعەدا لەوی کە کە پەنجەی ئەوە بڕن لە ئاستی ئەوا تونگن کەچی لەگەڵ فەقیر و هەژارە بە بەزەیی بە ڕەحمەت خزمەکارەکەی خۆیەتی عەینەن جێی ئاغاکەی خۆی لەبەرایە فەرقی بەینی ئاغا و مسکێن نییە خۆی کێ خوا ئەوەژەیا بە خزمەکارەکەی ئەم ئەخلاقە جوانە ئەرێمانە کێن ئەمە چ قەومێکن ئەرێ کاکە ئێوە ئەم شتە چۆن واکەن ئێوە باوەڕتان بەچی هەیە جا باسی خوای بۆ کرد ئێمە خوایەکەی لە هەمومان گەورەتەیتە من بۆ گەورەتی بەسەر تۆیا بکەم بۆ تەکەبور بەسەر تۆیا بکەم خوا لە هەمومان گەورەترا ئەو بانگەی ئەڵڵاه ئەکبەرە بیرمان نەخاتەوە ڕۆژی چەند جارەڵێ لە بیرێ بێ خوا لە هەمومان گەورەترا تەکەبور بەسەر براکەتا مەکە فیزی بەسەرا لێ مەدە خۆتی بەسەرا هەڵمەکێشە ئەم قەومانە بە ئەخلاقی سەحابە مسلمان بوون ئێمە ئەمڕۆ هەرچێکمان دێتە سەر ئەم کورسێ دانیشێ هەرچێکمان قسە بۆ خەڵگەکە عمەری کوڕی خەتابە لەگەڵ لە کورسەکە هاتە خوارە و ئومەیەی کوڕی خەلەفە خوا پەنامان بە یەک قانونی ئیسلام تطبیق ناکە ئەو قسەی کایکە لە خۆیان جێبەجێ ناکە بۆیە حیبەتی قسەمان نەماوە ئەم هەموو وتارە ئەدرێ ئەم هەموو ئامۆژگاری و نەسیحەتە ئەکرێ یەتە ئێرە یان ناچێتە گوێ یان ئەگەر چۆ گوێ لۆ دیوێتە دەرەوە براکانم قسە لە دڵ نێتە دەر ناچێتە دڵ قسە خۆت کاری پێ نەکەی عملی پێ نەکەی خەڵکیش لێتی وەرناگرێ من حەزەکەم ژیانی پێغەمەر بگەڕێت صلی الله عليه وسلم یەک ئەم یەک فەرموودەی پێغەمەر صلی الله عليه وسلم بۆ بێنەوە کە ئەمری کردبێ بە ئیشێ پێش ئەوە خۆی جێبەجێی نەکردبێ یەک شتم بۆ بدۆزنەوە پێغەمبەر صلی الله وتێتی ئەو ئیشە مەکەن پێشتر خۆی تەرکی نەکردبێ نییە خۆی ئیشەکەی کردو اینجا نەسیحەتی خەڵکی کردووە ئێمە نەسیحەتی خەڵگەکەین بە خەڵگەڵین ببەخشن پارە بەن ئەوە بکەن ئەوکە دینارێ لە دەستی خۆمان نابێت ها بە خەڵک ئەڵێ ئاگات لێ بێت تەماع لە ماڵی خەڵک نەبێت جاسوسی مەکەن نازانم چی بکە لەگەڵ بەسیتری شت لەگەڵ ڕەفیقێکا تێگیرا لە خوا ناترسێ لە هیچ ناگەڕێتەوە هەموو شتێکی بەرامبەرەکە کەی دین ئیسلام وایە زۆر درێژە نێم بەوتار و بینەکە با مەجالێکیش بێت و ئەگەر یەکێ پرسیارێ شتێکێ بێ ئەرزم کردن گەنجەکان وتم ڕەفیق هەر ئەمەندە ئەمشەوەڵێم بەس ڕەفیق قەرار بەن ڕەفیقایەتی ئینسانی خراپ مەکەن توخوا خواتان دۆزیوەتەوە لەو شەوی لەیلەتە قەدرەیە هاتونەتە ماڵەکەی خوا توخوا شەیتان دوای ڕەمەزان فریوتان نەیاتەوە خواتان لەبیر بچێ برا بەڕێزەکانم خوای ڕەمەزان خوای پێش ڕەمەزان خوای دوای ڕەمەزان یەک خوایە هەر خوایەتی خۆی ئەکا مەعقول نیە تۆ لە ڕەمەزانا خوا بناسی دوای ڕەمەزان تێهەڵکێشی گوناح بیتەوە خوای گەورە عەبدێکی بۆ چیە لە ڕەمەزانا بیناسێ و دوای ڕەمەزان تۆ یانزە دانە مانگی ماوە تا ڕەمەزانەکەی کە ئەگەر لەو یانزە مانگەیان مردیت و تۆ نوێژەکانت تەرک کرد بوو خۆ پێغەمە ساسەنە فەرمی هەچ کەسە و لەسەر چ عملێ مرد لەسەر ئەوە زیوە کرێتەوە قەسەم بەخوا پێغەمە ساسەنە فەرمێت زەلامی وایە هەموو عمری کار بە عملی ئەهلی بەهەش دەکا تا وای لێ بستێکێ بێنێ بگاتە باشتەکە کەچی لەسەر کارێکی خراپ بمرێ کارێکی خراپ سەری تێنێ و لەسەر ئاوامرێ ئەڵێ چێتە جەهەنەمەوە چونکە کار بە کۆتاییەکەیەتی ئەفەرمێ سەلانی واشەیە هەموو عمری کاری خراپەکە آخر جار بە کارێکی باش کۆتایی عملەکەی دێ لەسەر ئەوامرێ خۆی گەورای خاتە باشتەوە تۆ کێ گرتەوە یاویتێ لە ماوەی ئەم یاوە مانگیان نەمریت هەتاکو ڕەمەزانی کە بێتەوە تۆبە بکەی ئەمە ئەخلاقی موسڵمانان نییە با نەبین بەو موسڵمانە هیچ و پوچانەی کە بەناو موسڵمانن لە ئاخر زەمانە پێغەمە ساسە فەرمێ دڵیا پڕ لە نیفاقە ئیمان معنابێ لە دڵیانا نییە یاری بەدینتان مەکەن کاکە ئەها هەموو جار لە باسی ئەلغاممان بۆکەن مین مین ئەڵێن هەڵەی ئەلغام یەک جارە چونکە کە تەقیەوە پیا جارێکە مۆڵەتیەوە نیە بڵی جارێکە و غەڵەتە ناکەم و کە تەقیەوە کوژێ هەر ئەوەندە نا وەعد بە ئیتر خراپە نەکەی وەعد بە ئەمجارە تێهەڵکێش بە گوناح نەبیتەوە وەعد بە ئەمجارە ڕەفیقایەتی ئینسانی خراپ نەکەی نەچیتە ئەو ماڵانەی بەرەو خراپە ڕادەکێشن ڕەفیقایەتی ئەو کەسانە نەکەی کە سوعبەتەکانیان جوێنە بەخوا نوکتە لەسەر خواکەن قەسەم بەخوا بەلامێک نوکتەیە لەسەر خوا بکە گاڵتەیەک بەخوا و بە پێغەمبەر و بە قورئان بکە تۆش بە دیارێ و بی پێبکەنی قەسەم بەخوا تۆش وەکو ئەو بێ ئیمان بوویت بەخوا تۆش لا اله الا اللە کەو بەتاڵە بێتۆ مادەم بە دەمیەوە پێکەنی ڕەفیقایەتی و کەسانە مەکەن هەر ئاگار لە خودێ دینەکەو بەتاڵەکاتەوە بە کوڕی خوا یەکتر باگەکەن گەنجی نەگبەتی وابینم با ڕەفیقەکەی باکە ئاوەرە کوڕی خوا ئەزانەوە قسەی لای خوا یعنی چی ئەزانە خوا لە دەرحەقیا فەرمێ چی سەیرەکەی نعوذ باللە بە خوشک و دایکی یەکتر یەکتر بانگەکەن ئەم گەنجانە ڕەفیقاتی و کەسانە مەکەن بیکەن بە خاتری خوا ئەخلاقێکتان هەبێ با خەڵک بزانێت تۆ مسلمانی جا کە تۆش لەگەڵ ئەوە هیچ فەرقن نەبوو کەواتە هیچ یعنی ئەوە هیچمان نەکرد یعنی ئەو قورآانە هیچ کارێکی لە تۆ نەکرد ئەم هەموو ئامۆژگاری و نەسیحەتانە هیچی بۆ تۆ نەگەیان لەبەرەوە برا بەڕێزەکانم ئەو خوشکە بەڕێزانشی کە گویان لە دەنگمە ئێوە لەم ڕەمەزانەیە ئەو گەنجانە خواتان لەبیر بێ و بگەڕێنەوە بە خۆشتانەوە مەوەستن ئێوە هەر یەکەتان خۆ لە کونی دیوار ناتونێتە دەرەوە هەر یەکەتان ماڵێکی هەیە و ئەم شەو بۆیە چێتەوە ئەو ماڵە دایکی تایە باوکی تایە برای تایە خوشکی تایە ئەولادی تایە بەخوا ئەوانەش لە ئەستۆی تۆن بەڵێ جا چی بکەم بەخوا کوڕەکەم ئیتر بە قسەم ناکا ئەگەر ئەو کوڕە و زانی گیراوە ئەگەر ئەو کوڕە و زانی وە خەریکە ئەیکوژن دنیا نایەنیتە خوارەوە بۆی ڕزگاریکەی دێ ئەم کوڕە نەگبەتەی تۆ ئیسا خەریکی کفر و عەرە خواردنەوەیە دەوەکو ئەوە خەمی لێ بخۆ بۆ قیامەتەکەشی چونکە بمرێ هەتا هەتایی لە جەهەنەما ئەسووتێ تۆ باوکیت چۆن لە ئاگری دنیای پارێزی لە ئاگری قیامەتیش بیپارێزە باشە ئەو کەسە موسڵمانە ئەو گەنجە موسڵمانە ئەو باوکە موسڵمانەی دێ ئالێرە شەو نوێژەکە کەچی کچی یا خوشکی یا ئەولایی لە ماڵەوە بە سەری ڕوت بە سنگی ڕوت بە قاچی ڕوت بە تراکسودێکی تەنک دێتە بەردەرگا ئەچێتە ئەو ماڵ بە ئارەزی خۆی لە تەلەفزیۆنا سەری هەرچی ناشیرین و ناشەرعی هەیە ئەیکا ئەم پیاوە جوکەیەکی لێوە نایەت دەیەکی لێوە نایەت هاوارێک ناکات بۆ خاتری خوا چۆن خۆت واجبی لە سەرێ بیپارێزی چۆن ئەم مناڵەت ئێنی ئەیبی بۆ مەکتب جلی زستان و هاوینی بۆکەی مەسرەفی ئەکێشی خەمی لێ ئەخۆیت هەموو شتەکانی دنیای بۆ جێبەجێکەی ڕۆژێ بانگی ناکە بڵێ ئاوەرە کوڕم ئەوە تۆ بووی بە پیاو بۆ نوێژ ناکەی ئاوەرە زام ڕەفیقەکانە کێن ئاوەرە کچەکەم دایکەکەم نەدایکە ئاوا سەری ڕوت و قاچی ڕوت و سنگی ڕوت بووە نە نەنکی وا بووە، نە پوورێ وا بووە، دایکت و باوکت بە شەرعی ئیسلام لەسەر کەلیمەی لا الە الا اللە بۆ یەک حەڵاڵ کراون و لێک مارە کراون، ئەم ئەخلاقی تۆ تۆ لەسەر چ قەومێکی؟ تۆ لە کوێوە هاتووی کچم؟ ها؟ ئا ئەم ڕەفتارانەی تۆ لە تەلەفیزیۆن نایبینی ئەخلاقی مەسیحی و جوولەکەیە؟ ڕێگەی ئارچێ بۆ ماڵی نازانم کێ بۆ ئاهەنگی چی بەڵام ئەگەر بڵێ وەڵا کچەکە چۆ بۆ فڵانە ملای فڵانە مامۆستای ئافرەت فێری قورئان خوێنیەکە ئەوەرە کچێ فێری حیزبایەتی نەکەن فێری ئەو نەکەن فێری نازانم چی نەکەن کچە ڕۆحیەچێ نە باوک یەجا حەزەکە ناچمەوە تو خەمی لە خۆ مامۆستایەکی مەودەزەو فێری ئەخلاقی کە چونکە وەکو پێم وتن کچیش وەکو کوڕ ئەڵگەی گوێ لە ڕەفیق ئەگرێ گوێ نە لە باوکی ئەگرێ نە لە دایکی زارە دەستە خوشکێکی ئیماندار داپۆشراو بە حەیا بە حورمەت لە خواترت خاوەن شەرەف ئەوانەی بۆ دۆزەرەوە ڕەفیقایەتیان کە نەک لەگەڵ کۆمەڵی ئافرەتە کە لە ماڵانێکە ئەژی ناوی خوایتیان نابرێ فوشدێکیان بۆ خوا نابرێ کچی تۆ بۆ بێ ڕەفیقی ئەوان تۆیەکی مسڵمان نازانی لە دەست دێ دوای شەرەف و ناموسیشی لە دنیا ئەڕوا و لای خۆش ڕۆژەبی لەبەر ئەوە هەر خۆتان نا بڕۆ ناو ماڵەکانتان ناڵم بە قسەی ڕق بە ئەدەبی جوان بە ئەخلاقی جوان بەخوا چەند جار ساڵ نییە چەندین کەسم نەبێ بە تووشەوە لەوانەی کە کوڕەکان بوونەتە مای هیدایەتی باوک و دایکیان بەخوا ئافرەتی سافیرە هەبوو هەموومان زەلالەتمان بوو بەدەستیەوە لە کولیەیە لە مەحەدا هەموومان زەلالەت پابوو بە دەستیەوە بە دەست خراپی و بە دەستی جاسوسی کردنی و بە دەستی هەموو شتێکیەوە کە سەیرەکەم ڕۆژێکیان خۆی و چەند کوڕی هاتۆتە ماڵەکەمەوە لە خوا بەزابێ کوڕەکانی هەموو مسلمانی چاک دایکەکەشیان داپۆشراو هاتەوە پرسیاری شەرعی هەیە لەگەڵ کوڕەکانیە ئەو لام وە سەبەبی هیدایەتی دایکی چەندین باخوا ڕەفیقم هەبووە لە کولیا باوکو کوڕ پێکەوە لە هەولێر عرەقیانە خواردەوە باوکو کوڕ پێکەوە لە نادی دانیش لە عرەقیانە خواردەوە کە خوا کوڕەکەی هیدایەت دا بوو بە خێر و بەرەکەت باوکیشی بوو بە موسڵمان و بە نوێژکەر و بە نوێژخوێن و بە ڕۆژوگر و لەسەر ئەو حاڵە مرد ببە بە خێرێ بڕژێ بەسەر ماڵەکەتە بڕژێ بە بەرەکەتێک و ببێ بە بەرەکەتێک و بڕژێ بەسەر ماڵ و کەسوکارەکەتە ئیفاری موسڵمان لەگەڵ دەرودراوسێ لەگەڵ دوکان ئەم دوکانداری لێرەیە دانیشتووە کە خوا هیدایەتی ئەو با نەسیحەتیەوە ئیتە نیشتی کە ئەم عەرەبان چیە لەگەڵ ئەوی کە وەستاوە کاتێکیان بە تاڵێبان دوو حەدیسی بۆ بخوێنەرەوە مەیەڵە خەڵک قسەی خراپە بۆکەن تۆ قسەی خێر بۆ خەڵک کە بەڵکو خوای گەورە زەلامێکی لەسەر دەسا هیدایەت بە شمولی ئەو حەدیثەی پێغەمبەر بکەی صلی الله علیه وسلم کا فەرمێ لان یهدی الله علی یدیک رجلا واحدا خیر لك من الدنيا وما فيها خوا تەنها یەک زەلام لەسەر دەسا هیدایەت با لەم دنیا و هەرچێکی تیا بۆ تۆ خێرترە خوای گەورە هەر هەمومان هیدایەت بە ان شاء الله لەم شەوە پیرۆز و بەرەکەتەیە کە کۆتاییەکانی مانگی ڕەمەزانە لەم شەوەیە کە ئیتر شەوی هەل ئاگر چونکە پێغەمە ساسەلە فەرمێ ڕەمەزان سی ڕۆژە ئەوەڵەکەی ڕەحمەتە ئەوەڵەکەی ڕەحمەتە ناوەڕاستەکەی مەخفیرەت و لێبوردنە لە گوناح تاوانەکان ئەخیرەکەشی ئازادکردنە لە ئاگر خخوای گەورە ئیشەڵاوی لێ قوڵکرێتە ڵە بڕۆ تۆ حرام بووی لەسەر ئاگر داوا لێئەکەم بە ڕووی موبارەکت کە عەڕشی ڕووناکردۆتەوە کە هەموو کەونی ڕووناکردۆتەوە ئا لەو شەوەیە لە هەموو گوناحمان خۆش ببیت یاڕەبی خوایە هیچ گوناحێکمان نێڵی ئیلا قەڵەمی عەفوی بەسەرا بێنی یا رب العالمین یا ربی خوایە ڕەحم بە خۆمان و دایکم و باوکم و خوشکمان و ئەولادمان و کەس و کارمان و ئەم ئومەتە مسلمانەمان کە یا رب العالمین ڕحمێکی گشتگیر بێ بۆ تۆ زۆر نیە یا رب العالمین ڕحمێ بێ برژێ بەسەرمانە ئەو دڵانەمان وا سابیتکەی لەسەر ئیمان جاری کە نەگەڕینەوە بۆ خراپە و خراپەکاری خوایە دامەزراومان کەی لەسەر دینی خۆت خوایە بەو کەسانەمان بگێڕی کە دینی خۆت تەڕەقی پێ ئەدەین دیفاع لە دینی تۆ ئەکەین بۆ دینی تۆ ئەژین لەسەر دینی تۆ ئەمرین لەسەر دینی تۆش زیو ئەبینەوە یا رب العالمین خوایە ئەخلاقی گەنجەکانمان جوان کەی خوایە لە گوناحی پیرەکانمان خۆش بی خوایە قەرزی قەرزارەکانمان بیتەوە خوای گەورە ئەوەی کوڕی گیراوە بێسەر و شوێنە خوایە بۆی بگێڕیتەوە یا رب العالمین خوایە ئەوەی مناڵی نابێ مناڵی صالحی بیت یا رب العالمین خوای گەورە ئەوەی مشکیلەیەکی هەیە بۆی حەلکەیت ئەوەی تەگ و چەڵەمەیەکی هەیە ئەوەی دەرد و بەڵایەکی هەیە لە کۆڵی کەیتەوە لە سەری لابە یا رب العالمین لەو شەو مبارەکەیە داوا لێکەین ئەم موسڵمانانە ئەم گەنجە جوانانە دەستیان بەرز کردوە بۆ دیوانی تۆ خۆت خاوەن ڕەحمی خوایە خۆ دەفەرمی هەموو عەبدەکانم لە یەک ساحەیە کۆ ببنەوە هەر یەکان حەزی لە چێ داوا بکە بە دڵی خۆی هەر هەمووی بەبێ هیچ لە موڵکی من کەم ناکەوە کۆوە نەبێ کەوا مویەک لە ئاوێ هەڵکێشیت و بێنیتە دەرەوە